هەزار و حەوت سەد و بیست و سێ ی زەینی هەتا هەزار و حەوت سەد و نەوەد ی زەینی ئادەم سمیث ئەو مەردە پێشەنگە لە بواری بیردۆزە ئابوورییەکاندا ساڵی هەزار و حەوت سەد و بیست و سێ ی زەینی لە شاری کیرکاڵدی سەر بە سکۆتلەندا لەدایک بووە لە تەمەنی لاویەتیدا لە زانکۆکانی ئۆکسفۆرد و کامبریج خوێندویەتی ساڵی هەزار و حەوت سەد و پەنجا و یەک ی زایینی هەتا هەزار و حەوت سەد و شەست و چوار ی زایینی بووەتە ئوستادی فەلسەفە لە زانکۆی گلاسکۆ. لەودەمەی ڕا یەکەم پەڕاوی بڵاوکردەوە بە ناوی بیردۆزەی ویژدانی ڕەوشت. بەم پەڕاوەی ناوبانگی پەیدا کرد لە نێو کۆمەڵگەی زانستدا. بەڵام ئەوەی کە زیاتر گرنگ و کاریگەر بوو، ناوبانگی هەمیشەیی پێ پەیدا کرد، پەڕاوە مەزنەکەی بوو بە ناوی، پرسین دەربارەی سروشت و هۆیەکانی سامانی گەل ساڵی هەزار و حەوت سەد و حەفتا و شەش ی زەینی بڵاو بۆوە و برەوێکی بێ هاوتای بەدەست هێنا. سمیث تا دوا ژیانی زۆر بە هێژا و بەڕێزانە گوزەرانی دەکرد و هەر بە ڕەبەنیش مایەوە تا ساڵی هەزار و حەوت سەد و نەوەت ی زەینی لە زادگاکەی خۆیدا مرد. ئادەم سمیث و نەبێت یەکەم کەس بووبێ بیروهۆشی تەرخان کردبێ بۆ لێکۆڵینەوەی بیردۆزە ئابووریەکان بەڵام بە یەکەمین زانایەک دادەنرێ لە سازدانی جۆرە بیردۆزەیەکی وا فراوان لە ئابووریدا بە چەشنێک کە ببێتە بناغەی پێشکەوتن بۆ دوا ڕۆژی ئابووریزانی لەبەر ئەوە دەشێ گەر بڵین پەڕاوی سامانی گەل بزەوتی لێکۆڵینەوەی نوێ بوو لە ئابووری ڕامیاریدا. جا یەکێ لەو دەستکەوتە مەزنانەی کە خۆی لەم پەڕاوەیدا دەنوێنێت ئەوەیە کە زۆر ڕشتە و بابەتی گومانکراوی کۆنی تیادا ڕوون کراوەتەوە. سمیث هەمیشە لە دژی بیردۆزەی بازرگانی کۆن دەوەستا کە بریتی بوو لە بایەخ پێدان و دەست بەسەراگرتنی دەوڵەت بەسەر گەنجێکی زۆر لە داڕشتەی زێڕدا. لەسەر ئەم مژدەیە پەڕاوێزێک هەیە. گەنج واتە خەزنە. کۆتایی پەراوێز هەروەها بەربەستی ئەو تێڕوانینانەی دەکرد کە زەوی بە مایەی کانێکی سەرەکی دادەنێن لە بری ئەمانە زۆر گرنگی دەدا بە کار و زۆرکردنی بەرهەم بەهۆی دابەشکردنی کارەوە بۆ ئەو مەبەستەی زۆر شاڵاوی دەبردە سەر دارودەستەی ئەو دەوڵەتە کۆنەپەرستانەی کە ببوونە کۆسپ و ئاستەنگ لە ڕێی فراوانبوونی پیشەسازیدا. ئەو بیرە سەرەکیانەی سمیث کە لە سامانی گەلدا یەکاڵای دەکاتەوە دەڵێت، بازاری ئازاد هەر لە خۆیدا کارێکی میکانیکی ڕێکە، واتە هەر لە خۆیەوە ئۆتۆماتیکانە دەبێتە مەڵبەندێک بۆ بەرهەمهێنانی بڕ و جۆری پڕتاڵ و بابەتی گەوار و داخواز. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. پڕتاڵ واتە شتومەک، کۆتایی پەراوێز. بۆ نموونە بابەتێک لەو بەرهەمە خواستراو و برەوانە کەم دەکات. بێگومان لەم بارەدا کارێکی سروشتی دەبێ گەر نرخەکەی بەرز بێتەوە. ئەم نرخ بەرزبوونەوەیە سوود و قازانجێکی یەجگار زۆر دەگەڕێنێتەوە بۆ ئەو کەسانەی ئەم جۆرە شتومەکانە دەهێننە بەرهەم. جا بە هۆی ئەم قازانجە زۆرەوە کەسانی تریش دێنە پێشەوە و دەکەونە بەرهەمهێنانی ئەم جۆرە شتومەکە. زۆرکردنی بەرهەمەکەیش لە نرخی گرانی ئەو بابەتە دەهێنێتە خوارەوە. لە سەروو ئەمانەیشەوە فرە بابەت و خۆبڕکێی فرە جۆر لە نێوان کارمەندان و سازمەنداندا لە نرخی بابەتەکە کەم دەکاتەوە و دەیهێنێتەوە سەر نرخی سروشتی. لە سەر وشەی خۆبڕکێ پەراوێزێک هەیە. خۆبڕکێ واتا منافەسە. کۆتایی پەراوێز. هیچ کەسێک دەستپێشکەری لە پڕکردنەوەی ئەم کەم و کوڕیانە ناکات لە نێو گەلدا، کەچی لەگەڵ ئەوەیشدا هەر لە خۆیەوە چارەسەر دەکرێت و ڕەوتی سروشتی خۆیان دەگرنەوە. ئەگەر بە گوێرەی وتەکانی سمیث بێت، ئەوا لەم گوزەر و بوارەدا هەر یەکێک لە بازاڕدا دەیەوێت قازانجی دەستکەوێت بێ ئەوەی بزانێت جڵەوی ئەم کارە بە دەست کێوەیە، کێ هانی ئەدات و پاڵهێزیەتی کێ دەیبات بەڕێوە بۆ گەیشتن بە نیاز و ئامانجی بەبێ ئەوەی ئەو نیازەی مەبەست بوبێت خۆ هەڵپەی بەرژەوەند و خواستە تایبەتیەکانی ئەوەندەی تر داخوازی کۆمەڵ دەچەسپێنێت بگرە بە شێوەیەکی زیاتریش کاریگەرتر دەبێ پتر لەوەی کە خۆی مەبەستیەتی و دەیەوێت ئەم تێڕوانینانەی ئادەم گەر لە جێی خۆیدا بێت یان نا، یاخود کاریگەر بووبێت یان نا بۆ سەر ئەو بیردۆزە ئابووریانەی کە لە دوای خۆی دەردەکەوتن، بەو کێشە سەرەکیانەی کە خستبوونیە ڕوو تەواو کاری کردبووە سەر ڕێبازی یاسادانان و ڕامیاری وڵاتەکان. ئەم پەڕاوەی سامانی گەل کە زۆر بە بلیمەت و لێزانانە نووسیویەتیەوە، چەنێک ڕەوان و بەپێزە ئەوەندەیش بیرەکانی کاریگەر بوون بۆ بێدار کردنی دەوڵەتان. وریایان دەکاتەوە کە خۆیان نەدەن لاقەرەی بازرگانی و کار، هەروەهایش پێویستە باج و میرانە کەم بکەنەوە. ئەم بیر و ڕایانەی لە سەرانسەری سەدەی نۆزدەمدا بە گشتی کاری کردبووە سەر ڕێبازی ڕژێمی دەوڵەتان، هەتاوەکو ئێستایش تا ڕادەیەک هەست بەو کاریگەرە دەکرێ. بەڵام هەرچۆنێک بێت زۆربەی بیردۆزە ئابوورییەکان و تێڕوانینەکانی کۆن بووە. ئێستا زۆر لەو بیردۆزە نوێیانە جێیان گرتووەتەوە، جا لەبەر ئەوە گرنگی ئادەم سمیث تەنها لەوەدا خۆی دەنوێنێ کە یەکەم دامەزرێنەری بیردۆزە ئابوورییەکان بووە،